کلیلی یەکەم پاڵنەرەکان بزوێنەری ڕفتاری مرۆڤ بەشی مرۆڤ لە نێوان دەستەکانی خۆیدایە فرانسیس بیکۆن ئایا هاوڕێی و هاوڕای لەگەڵمدا لەسەر ئەوە کە بەبێ پاڵنەرەکان ئارەزوومان بۆ کردنی هیچ کارێک نییە؟ ئایا کەسێک دەناسی دڵنیابێ کارێکی پەسەندی هەیە و پایەیەکی بەهاداری لە کۆمەڵگەدا وەرگتووە کەچی وازی لە کارەکەی هێناوە تەنها لەبەر ئەوەی پاڵنەری تەواوی نەبووە بۆ بەردەوام بوون لەسەر کارەکەی کاتێک پاڵنەر و هاندەری دەرونی تەواوت هەبوو پەرۆشی وزەی زیاترت دەبێ و درککردن و هۆش و بیریشت باشتر دەبێت بە پێچەوانەشەوە ئەگەر ورە داڕوخا و تێک شکاو بیت هیچ وزەیەکی کارت نابێ و گرنگی پێدانەکانیشت زیاتر ڕوە و سەلبیات ئاراستە دەبن و سەرنجامیش نوشستی ئەداکردن دەبی ئاخۆ پاڵنەرەکان چی سەرچاوەکانی کامانن ئایا چۆن دەبێ پاڵنەرمان هەبێ لەوانش گرنگتر چۆن دەتوانین بە بەردەوامی لەگەڵ خۆماندا بیهێڵینەوە ئەمە بابەتی لێکۆڵینەوەکەمانە لەم بەشەدا وشەی پاڵنەر بە زمانی ئینگلیزی مۆتیڤیشن کە لە وشەی لاتینی ماتری هاتووە بەمانەی دەجولێت فەرهەنگی وێبستەر پێناسەی وشەی پاڵنەری کردووە بەوەی ئەو شتەیە کە هانی مرۆڤ دەدات بۆ ڕفتار یاخود جوولەیەک ئەگەر وشەی مۆتیڤیشن شیتەڵ بکەین دەبینین لە هەردوو وشەی مۆتیڤ کۆ ئەکشن پێکاتوە ئەمە ژواتە هەڵسوکەوتی بەرهەمهاتوو لە پاڵنەرەوە سەرچاوی پاڵنەرەکان چین پاڵنەرەکان لە کوێوە دێن دنیز ویتلی دانەری کتێبی سایکۆلۆژیای پاڵنەرەکان دەڵێت هێزی ئارەزوەکانمان دەست دەگرن بەسەر پاڵنەرەکان و بە دوایدا هەڵسوکەوتەکانماندا باچی ڕۆکی ئەو لاوت بۆ بگێڕمەوە کە بۆ فێربوونی نهێنی سەرکەوتن چوو بۆ لای دانایەکی چینی لاوەکە لە داناکەی پرسی دەتوانی پێم بڵێی نهێنی سەرکەوتن چییە؟ دانا چینیەکە بەهێمنی وڵامی دایەوە گوتی نهێنی سەرکەوتن پاڵنەرەکانن لاوەکە پرسی ئەم پاڵنەرانە لە کوێوە دێن داناکە وڵامی دایەوە لارە زووە کڵپەسەندوەکانتەوە بە سەرسوڕمانەوە لاوەکە گوتی چۆن ئارەزووی کلپە سندومان دەبێت لێرە دەداناکە داوای یارمەتی کرد بۆ چەند خوڵەکێک لاوەکەی بەجێهێشت و پاشان بە دەفرێکی پڕ لە ئاوەوە گەڕایەوە لە لاوەکەی پرسی تۆ دڵنیایی دەتەوێت سەرچاوی ئارەزوە کلپە سندوەکان بزانی زۆر بە تامەزرۆییەوە لاوەکە وڵامی دایەوە بێگومان داناکە داوای لێکرد لە دەفرەکە نزیک بێتەوە و تەماشای ئاوەکەی ناوی بکات لاوەکە لە نزیکەوە تەماشای ئاوەکەی دەکرد لە پڕداناکە بە هەردوو دەستی پستانی خستە سەر سەری لاوەکە و سەری خستە ناو دەفرە ئاوەکە چەند چرکەیەک تێپەڕی و لاوەکە هیچ نەجووڵە پاشان بە هێواشی ویستی سەری لە ئاوەکە دەربهێنێ لەو ساتەدا هەستی کرد وەختە دەخنچێت دەستی بە بەرگریەکی گەورە کرد تا لە کۆتاییدا خۆی ڕزگار کرد و سەری لە ئاوەکە دەرێنە لاوەکە تەماشای داناکەی کرد و بە تووڕێیەوە لی پرسی ئەم کارە چی بوو کردت داناکەش کە تا ئەو کاتە هێمن بوو خەندەی لەسەر لێو بوو بە پرسیار وەڵامی دایەوە لەم تاقیکردنەوەیە چی فێربوویت لاوەکە گوتی هیچ فێر نەبووم داناکە تەمەشایەکی کرد و پێگوت ناکوڕم زۆر شت فێربووی لە ماوەی چرکەکانی سەرەتادا کە سرد لە ئاوەکەدا بوو ویستت خۆت ڕزگار بکەیت بەڵام پاڵنەرەکانت بەپێی پێویست نەبوون لە دوای ئێمە بە بەردەوامی ئارزوی کلپە سندوت بۆ خۆ ڕزگارکردن لەلا دروست بوو هەر بۆیە لەو کاتەدا سەرکەوتیت چونکە لەو ساتەدا ئیدی هیچ هێزەک نەبوو بتوانێت بدوەستێنێت پاشان داناچینیەکە کە خەندە هێمنەکەی هەر لەسەر ڕوخساری بگوتی کاتێک ئارەزوی کلپە سندوت بۆ سەرکەوتن هەبوو ئیتر هیچ هێز و کەسێک ناتوانێت بدوەستێنێت ئەو باسی پێشوو لەوەدا کورد دەکەینەوە حەز و ئارەزوو یەکەمین یاسای سەرکەوتنە خواست و ئارەزوو چاندنی تۆوە لە زەوی سەرکەوتندا نهێنی سەرکەوتنیش بوونی ئارەزووی کەلپەسەندووە سێ جۆر پاڵنەر هەیە جۆر یەکەم پاڵنەری مانەوە زانای دەروون ناس ئیبراهام ماسلۆ گوتوویەتی گرنگترین پاڵنەرەکان بۆ مرۆڤ پاڵنەری مانەوەیە پاڵنەری مانەوە ئەوەیە مرۆڤ ناچاری تێرکردنی پێداویستی بنەڕەتیەکانی دەکات وەک خۆراک و ئاو هەوە بە جۆرێک ئەگەر کەم و کورتێک لە هەرێکە لە پێداویستە بنەڕەتەکاندا هەبوو ئەوە پاڵنەرێکی بنەڕەتی لە لاشەی مرۆڤدا هەڵدەستێ بە ئاگادارکردنەوەی ناوەندە دەماریەکان لە مۆخدا لەبارەی ئەم کەم کورتیەوە لەگەڵ خێرای جوڵەی خانە دەماریەکاندا لاشەی مرۆڤ چاڵک دەبێت تا پاڵنەرێکی تێدا بخڵقێنێ بۆ هەستان بەکاری پێویست بۆ نەهێشتنی ئەم گرفتە لە دوای ئەم کردارە لاشەی کەسەکە بۆ دۆخە سروشتەکەی خۆی دەگەڕێتەوە بۆ ڕوونکردنەوەی ئەم حاڵەتە نمونەیەک هەیە لە دارستانەکاندا سیفەتێکی هاوبەش لە نێوان شێر و ئاسکدا هەیە لەگەڵ سەتای ڕۆژ و هەر لە بەیانیدا هەر یەکەیان بە خێرایی دەجوولێن شێر دەزانێت پێویستە لەسەری خێراتر لە هێواشترین ئاسک ڕابکات دەنا لە برسا دەمرێت ئاسکەکەش دەزانێت پێویستە بە خێراییەکی زیاتر لە خێرایی خێراترین شێر ڕابکات دەنا دەبێتە نێچیر تەنانەت ئەگەر ئارەزووی جوڵە و ڕۆیشتنیشیان نەبێ هەردەبێ بجوڵێن و بە خێرایی ڕابکەن ئەمەش بۆ پارێزگاری مانەوەیانە لە ژیان هەنووکە بالێت بپرسم لە کاتی پەڕینەوەت لە یەکێک لە ڕێگا خێراکاندا لە پڕ ئۆتومبیلێکی گواستنەوەت بینی کە سۆر بە خێرایی ڕوە تۆ دێ هەڵس و کەوت و هەڵوێستە لەو ساتەدا چۆن دەبێ بێگومان بە خێرایی ڕادەکەی وانە ئەگەر لە دوا ڕۆژێک کاری قورس و گران گەڕایتەوە ماڵەوە توانای هیچ شتێکرد نەبوو بڕیاری وەرگرتنی پشوویەکت دا لە بەرامبەر شاشەی تەلەفزیۆن بەڵام کت و پڕ گوێت لە هاوارێک دەبێت دەڵێ ئاگر ئاگرە ئایا لەو کاتەدا هەڵویست چۆن دەبێت بێگومان بۆ بەدەمەوە چووی ئەم هاوارە لە ناکاوە بە خێرایی شوێنەکە جێدەهێڵیت ئاخۆ لەو کاتەدا ئەم و زەوتوانایەت کە بە تەواوی نەمابوو لە کوێوە هێنا وەڵام ئەوەیە کە سەر لە نوێ بێدار و بەهێز بۆەوە جارێک لە ویلایەتی لویزیانای ئەمریکا بووم وانەیەکم دەربارەی پاڵنەرە دەرونیەکان پێشکەش دەکرد پەرۆشی و جۆش و خرۆش هۆڵەکەی پڕکرد بوو هەمووان بە تەواوی هاتبوونە قوڵایی بابەتەکە و چێژیان لێ وەردەگرت لە پڕدەنجی زەنجی ئاگادارکردنەوەی ئاگرکەوتنەوە هات لەم کاتدا ئامادەبووان بۆ ڕزگارکردنی ژیانیان بەپەلە ڕایان کردە دەرەوەی هۆڵەکە پاش چەند خولەکێکی کەم لە بڵنگووەکانی دەنگەوە دەنجی یەکێک لە بەرپرسەکانمان بیست پۆزشی دەهێنایەوە لەسەر ئەوەی بە هەڵە زەنجی ئاگادارکردنەوە لێدراوە پاژەوە جارێکی دیکە ئامادەبووان گەڕانەوە جێگاکانیان و زەردەخەنەش لەسەر لێوی هەمووان بوو لە ساڵی 1970دا کە لەگەڵ ئامالی هاوسرمدا بەرەو کەنەدا دەچوین تەنها بڕی 2000 دلارمان پێ بوو کاتێک فڕۆکەکە لە ئەوروپا نیشتەوە پێنج کاتژمێر چاوەڕوانیمان لەبەردەستدا بوو بۆیە بە دوکانەکاندا دەگەڕین دوو ساعتم بۆ خۆم و هاوسەرەکەم کڕی نرخی هەردووچیان 1970 دلار بوو هاوسەرەکەم پێگوتم بۆچی ئەم زیادە خەرجیە دەکەی ئاخر چۆن بەتەنیا بە 200 دلار دەژی پێم گوت بێگومان ئەستەمە بۆیە دەبێت زۆر بە خێرایی ئیش بدۆزینەوە لەبەر ئەوەی بە پاڵنەری مانەوەەوە پەرۆشی سەرکەوتن بووین لە ماوەی کەمتر لە چوار ڕۆژ ئیشمان دۆزیەوە لە وانەیەکمدا لەسەر وزە یەکێک لە ئامادەبووان پرسیاری لێکردم ئەگەر نەخۆشێک بەهۆی خراپی باری تەندروستی لە نەخۆشخانە دەرچوو ئایا لەو بڕواایە دای پاڵنەریمانەوە هیچ کاریگەریەکی لەسەر هەبێت وەڵامم بۆی ئەوە بوو بێگومان بە دڵنیاییەوە بۆ نمونە ئەگەر لە کاتی دەرچوونی لە نەخۆشخانە سەگێکی هار ڕاوی بنێت ئەم نەخۆشە خێراتر لە هەر پاڵاوانێکی گۆڕەپان و مەدان ڕدەکات بەم پێیە ڕێگا و شێوە و دۆخی ژیانت هەر چۆنێک بێت ئەگەر مانەوەت لە ژێر هەڕەشەدا بوو بێدار دەبیت و پەرۆشیت بۆ خۆ ڕزگارکردن لەو هەڕەشەیە زۆر بەهێزیش دەبیت ئێستا بیر لەوە بکەرەوە ئەگەر ئەم جۆرە پەرۆشیە بەردەوام هاوڵت بوو توانا چۆن دەبێ چەند ئەنجامی باشتر بەدەست دەهێنیت جۆری دووەم پاڵنەرە دەرەکیەکان ئەم جۆرەی پاڵنەرەکان سەرچاوەکەیان جیهانی دەرەچیە لە نمونەی پاڵنەرە دەرەچیەکان ڕەنگەوانە بێژێکی زۆر باش و پەسند بێت یا هاوڕێیەک یا یەکێک لە ئەندامانی خێزان گۆڤارێک کتێبێک یاخود سەرۆکارەکانمان بێت گرفتی پاڵنەرە دەرەچەکان ئەوەیە زوو کاریگەریان نامێنێ و لە ناو دەچن با لێت بپرسم ئایا بە مەبەستی چاڵاکردنی پاڵنەرە دەرونیەکانت لە هیچ لەوانەیەکدا ئامادە بووی ئەگەر وڵامەکە بە بەڵەیە ئایا لە دوای تێپەڕبوونی هەفتەیەک بە سەروانەکەدا ڕادەی پەرۆشی چۆن بووە لە دوای مانجێک چەند بووە ئایا لە دوای ساڵێک بێگومان پلەی پەرۆشی و جۆش خواردنت لە دابەزیندا بووە وانە پرسیارێکی دیکە ئەگەر بەیانیەک سەرۆکارەکەت بە زەردەخەنە و ڕووخۆشیەوە ڕوبەڕوت بووە ئایا ئەو یەکتربینینە کاریگەری لەسەر ئیشی ئەو ڕۆژە دەبێت ئەی ئەگەر بە پێچەوانەوە بە وشکی و بەبێ سلااوکردن و زەردەخەنە ڕوبەڕووت بووە ئایا ئەمەش هەر کاریگەری لەسەر ئەو ڕۆژەت دەبێ بەدڵنیاییەوە ئەم ڕفتارانەی بەرپرسەکەت لە هەردوو بارەکەدا کاریگەر دەبن تەنانەت دەگونجێت بۆ ماوەیەکی درێژیش لەسەر بارودۆخی دەرونی شوێن دابنێ بەداخەوە مرۆڤ زۆر پشت بە پاڵنەرە دەرەکیەکان دەبەستێ تەنانەت هەست بە ڕێزلێگرتن و نرخ دانانی سەروکارەکان و هاوڕێ و تاکەکانی خێزانەکەشی دەکا. ئێمە بەردەوام پێویستمان بە ڕازی بوونی ئەوانی دیکە هەیە، پێمان خۆشە هەمیشە و بەردەوام ڕێز لێ گیراو بین. دەمانەوێ خەڵک بە چاوی ڕێزەوە تەماشامان بکەن تا هەست بە بەها و نرخی خۆمان بکەین. پێ دەچەوێت ئەوە هۆکارێکیش بێت بۆ ئەوە کە هەندێک جار چەند کارێک دەکەین بڕیاری کردنیان لە ناخمانەوە سەرچاویان نەگرتووە. نووسری ئەمریکی بنیامی فرانکلین گوتوێتی تێڕوانینی کەسانی دیکە بۆمان کە تێکمان دەشتێن و دەمان ڕوخێنن ئەگەر هەموو ئەو کەسانەی لە دەورماندان جگە لە خۆم هەر هەمویان نابینابن ئەو کاتە هیچ پێویستێکم بە پۆشاچی کەشخە و ڕێکوپێک و خانووی جوان و ناوماڵی نایاب و بەهادار نابێت زانای دەروونناسی ئەمریکی وریام جێمس گوتوێتی ئەگەر چاوەڕێی ڕێز و بەهاپێدانی خەڵکیت کرد ئەوە ڕووبەڕووی فێڵی گەورە دەبیتەوە لە ڕێ ئەوانانەی لە زۆرێک دەستگا و کۆمپانیەکاندا لە سەرانسەری جیهان دەگوتونەتەوە لەو لێکۆڵینەوانەشەوە کە ئەنجام داون بۆم دەرکەوتووە گەورەترین کۆمپانیەکانی دابینکردن ساڵانە لە نێوان نمایندەکانی فرۆشیاراندا پێشبڕچێ ساز دەکەن ئەو نوێنەرەی بەرزترین ئاست و ڕێژەی فرۆشتن بەدەست دەهێنێ کۆی تێچووی خەرجی دوو کەس لە گەشتێکدا بۆ یەکێک لە دوورگە جوان و سەرنج ڕاکێشەکانی جیهان دەباتەوە ئەو نوێنەرەی کۆی فرۆشیەکەی لە ماوەی پێشبڕچیەکەدا دەگاتە 3000 دلار ئەمە ژواتە ڕنج و کارێکی گەورە دەکات بۆ بەدەستێنانی پێشبڕچیەکە هەر بۆیە بڕی فرۆشتنەکانی بە ڕێژەی سەدا پ زیاد دەکات کەچی لە دوای هەفتەیەک لە کۆتایی هاتنی پێشبڕچەیەەکە بڕی فرۆشی بۆ 1500 دلاری هەفتانە دادەبەزێت ئایا هۆکاری ئەم حاڵەتە چییە؟ لەگەڵ ئەوەی نوێنەرەکە هەمان نوێنەرە و بۆ هەمان کۆمپانیاش کار دەکا و هەمان کاڵاش دەفرۆشێت لە هەمان بازاڕیشدایە لێرەدا تەنها پاڵنەرەکان گۆڕاون ئەمەیە گرفتی پاڵنەرە دەرەچیەکان کە کاریگەریەکانیان زوو لە بین دەچێت نمونەیەکی دیکە دوای دامەزراندنم بە بەڕێوەبەری گشتی لە یەکێک لە میوانخانە گەورەکاندا چاوەڕێم دەکرد پیرۆزبایی زۆرم پێ بگات چاوەڕوانیکەم درێژەی کێشا و مەسەلەکەش بەو جۆرە نەبوو کە پێشبینیم دەکرد جارێک سەرۆکەکەم سەردانی کردن بۆ نووسنگەکەم لەوێ چەپشێک گوڵی جوانی بینی لی پرسیم ئەم گوڵە جوانە چییە؟ چێ بۆ هێناوی پاشان ئەو کارتەی خوێندەوە کە لەسەر چەپکە گوڵەکە بوو لی نووسرا بوو خۆشەویستم ئیبراهیم لە دڵەوە جوانترین و پیرۆزبایت پێشکەش من زۆر شانازی بە سەرکەوتنتەوە دەکەم واژۆکەش ئیبراهیم فەقێ بوو سەرۆکەکەم لە کاتێکدا هێمای سەرسوڕمان لە ڕوخساریدا بوو پرسی ئەمە چییە؟ خۆ دەم گوڵت پێشکەشی خۆت کردووە گوتم بەڵێ چاوەڕێم دەکرد چەپکە گوڵی زۆرم بۆ بێت و پێم بگات بەڵام کە چاوەڕوانیەکەم درێژەی کێشا و هیچ دیار نەبوو بڕیارمدا من خۆمم کارە بکەم لەبەر ئەوەی هیچ کەسێکم دەست نەکەوت لە خۆم زیاتر ڕێزم بگرێت سیر بوو کە لە دوو ڕۆژی دواتردا سێ چەپکە گوڵم پێگەیشت بەڵام ئەم جاریان لە خۆمەوە نەبوو لە هەندێک کارمەندانی میوانخانەکە بوو مارک توین گوتوێتی دەکرێت چاوەڕوانی پڕ لە ئومێدی ڕوودانی شتێک وهات لێ بکات هەز بە ڕازی بووم بکەیت لە خۆت و کارەکەت بەڵام دەتوانی گرنتی دەستکەوتنی بەختەوەری بکەیت ئەگەر خۆت بە خۆتت بەخشی دوای تەوابوونی یەکێک لە وانەکانم لە مۆنتریال خانمێک لە ئامادەبووان ئامۆژگاریەکی لە ژیانی تایبەتی خۆیەوە پێشکەش کرد ئەو هەر کات یەکێک لە ئامانجەکانی بەدەست هێنابێ خۆی بۆ خۆی خواردنی نانی ئێوارە داوت کردووە و یا کراسێکی نوێی بۆ خۆی کڕیوە یاخود چەپکێ گوڵی پێشکەش بە خۆی کردووە بەم شێوەیە پەرۆشی خۆی زیاد کردووە و هانی خۆی داوە تۆش دەتوانین هەمان کار بکەیت بە دڵنیاییەوە لە دواییدا جیاوازی گەورە لە ئاستی کار و پەرۆشیدا دەبینیتەوە و هەستی پێ دەکەی کۆنفۆشیۆس کە یەکێکە لە داناکانی چین گوتویەتی ئەوەی کەسێکی پایە بەرز و گەورە بە دوایدا دەگەڕێ و دەیخوازێ لە خۆیدا دەیدۆزێتەوە بەڵام ئەوەی کەسێکی سادە دەیخوازێ لە کەسانی دیکەدا دەیبینێتەوە. جۆری سێیەم، پاڵنەرە ناوەکیەکان، ئەم جۆرەی پاڵنەرەکان بەهێزترینیانە و لە هەمووشیان پتر دەمێنێتەوە. تۆ بە پاڵنەری ناوەکی لە ڕێی هێزە ناوەکیە خودیەکانتەوە ئاراستە دەبیت و ئەمەش دەستگیرۆیت دەکات بۆ بەدەستهێنانی ئەنجامگەلی مەزن. کاتێک یاری تۆپی سەرمێزم دەکرد ڕاهێنەرەکەم زۆر بۆم گرنگ بوو بە ڕادەیەک وەختە بوو بەشداریکردنم لە یەکێک لە پاڵەوانیەتەکاندا ڕەت بکەمەوە تەنها لە بەرەوەی تا ئەو کاتەی بۆ پاڵەوانیەتەکە بەڕێدەکەوتینی ڕاهێنەرەکەم ئامادە نەبوو گشتداندامانی تیپەکە لە وێزگەی شەمەنەفەر ئامادە بوون بە مەبەستی گەشتکردنمان بۆ بەشداریکردن لە پاڵەوانیەتی میسردا منیش بەبێ ئارامیەوە لە چاوەڕوانی گەیشتنی ڕاهێنەرەکەمدا بووم کات تێپەڕی و ڕاهێنەرەکەم هەر نەگەیشت هێندەی نەمابوو بگەڕێمەوە بۆ ماڵەوە تا یەکێک لە هاوڕەکانم لێم نزیک بۆ و پێی گوتم ئەگەر ڕۆژێک لە ڕۆژان ڕاهێنەرەکەت مرد تۆ چی دەکەی واز لە یاری دێنیت لە ڕاستیدا پێشتر هەرگیز ئەمە بە بیرمدا نەهات بوو پاشان هاوڕێکەم گوتی تۆ پاڵەوانێکی زۆر باشیت و دەتوانی تەنها پشت بە خۆت بەستیت نەکەسی دیکە هێندەی پێویستە مەشق و ڕاهێنانت کردووە توانای جەستەیشت لە ئاستێکی بەرزدایە خۆت دەتوانیت لە پاڵەوانیەتەکە دەببیتەوە و سەرکەوتوو بیت هاندان لە کەسانی دەوروبەرتەوە وەربگرە لە خێزانەکەت ڕاهێنەرەکەتەوە تەنانەت ئەگەر ئامادەش نەبن وتەکەی ئەو هاوڕێم بە جێی مادەیەکی چاڵکەری بژوێنەرەوە بوو بووم بڕیاری بەشداری کردنمدا لە ماوەی پاڵەوانیەتەکەدا لیاقم زۆر باش بوو هانی خۆمم دەدا گەرموگوڕی و پەرۆشیم لە ئاستێکی بەرزدا بوو بۆ ئەوەی پاڵەوانێتیەکە بۆ خۆم و ئەوانەش بەدەست بێنم کە خۆزگەی سەرکەوتنم بۆ دەخوازم هەروەها بۆ ڕاهێنەرەکەشم پشتم بە خۆم بەست و لە پاڵەوانێتی میسردا سەرکەوتنم بەدەستێنا بێ ئەوەی ڕاهێنەرەکەشم لەگەڵدا بێت توانیم خۆم سەر بخەم سەرجەم توانا و ئامادە باشەکان لە ناخمدا شاراوەن چاوەڕێن من دەریان بکەم ئەمە نمونەیەک بوو لەسەر پاڵنەرە ناوەچەکان نمونەیەکی دیکە ئەو خاتونەی هاوسەردار بوو پێنج منداڵی هەبوو پەیوەندی لەگەڵ هاوسەرەکەیدا زۆر باش و ئاسایی بوو بە جوانترین شێوە سەرپەرشتی و چاودێری دەکرد هەروە سەرپەرشتی منداڵەکان و کاروباری ماڵەکەی دەکرد بەڵام لە پڕوازی لەم هێنا و پەیوەندی لەگەڵ ئافرەتێکی دیکەدا بەست ئەم خانمە بێ ئەوەی بۆ وازلێهێنانی هاوسەرەکەی بگری و خەفەت بخوا هەستا بە ڕووبۆ ڕووبوونەوەیەکی گەورە بەدوای ئیش دەگەڕا تا دەرفەتێکی بۆ ڕێکەوت وەک خاوێنکەرەوەی میوانخانەیەکی بچوو کار بکە لە کەمتر لە پێنج ساڵدا و بە توانا و ڕنج و بەهۆی پاڵنەرە ناوەچەکانیەوە بووە خاوەنی میوانخانەکە هێلێن کێلەر ئەو خانمە کەڕ و کوێرەی بووە بە هێسترین مامۆستا و نووسەر هەرچەند خەڵکانێکی کەم باز لە ئانسلۆمۆن دەکەن کە لە پشت سەرکەوتوی هێلینەوە بووە ئان هاوڕێ و مامۆستا و سەرچاوی سروشتی هێلین بووە ساڵانێکی زۆر لەگەڵیدا ژیاوە و متمانەی تەواوی بە تواناکانی هێلین هەبووە ئەمەش بەبێ سەپاندن و زۆر لێکردن ئەنجام داوە تەنیا بڕوا تایبەتەکەی کە لە ناخیەوە سەرچاوی گرت بوو پاڵی پێوەدەنا واتە پاڵنەرە ناوەکیەکانی بۆ ئەم کارە مەزنە ئاراستەی کردووە ئێستا با ئەم پرسیارەت لێ بکەم ئەگەر ویستت لە یەکێک لە یانە وەرزشەکاندا مەشق و ڕاهێنان بکەیت و لەگەڵ هاوڕێیەکتدا لەسەر ئەوە ڕێککەوتن پێکەوە بۆ یانەکە بچن بەڵام سەرڕای ڕێککەوتنیشیان کەچی لە ساتی کۆتاییدا هاوڕێکت پەیمانەکەی شکان ئایا تۆ خۆت بە تەنها دەچیت بۆ ڕاهێنانەکە یان تۆش ڕاهێنانەکە واز لێ دەهێنی پاڵنەرە ناوەچەکانت پێت دەڵێن ئەگەر مەشق بکەی بە دڵنیاییەوە لاشت بەهێز دەبێ و تەندروستیت باش دەبێ و ئاستی تواناشت بەرز دەبێتەوە بەمەش پاڵنەرە ناوەچەکانت بەرەو مەشقەکە پەلکێشت دەکەن جا بە تەنیا بێت یان بە هاوڕێتی کەسانی دیکە بێت پاڵنەرە ناوەچەکانن هۆکاری کاریگەر بۆ ئەوەی کەسێکی ئاسایی کۆمەڵە کارێک ئەنجام بدات ئاستیان بەرزتر بێت لە ئاستی ئاسایی خۆی و بشگاتە ئەنجامگەلی مەزن پاڵنەرە ناوەچەکانن هێزی شاراوەی پشت سەرکەوتنەکانی مرۆڤ ئەمەیە جیاوازی لە ژیانی کەسەکاندا دەردەخات پارنەرە ناوەکیەکان ئەو هێزان کە هانت دەدەن لە جیاتی ئەوەی چاوەڕوانی کەسێکی دیکە بیت پێشکەشت بکات خۆت گوڵ بچنیت پاڵنەری ناوەچی ئەو نورەیە کە لە دەروونماندا دەدرەوشێتەوە ئەو یاخیب و سەرکەشە نوستوەیە کە لە ناخماندایە و چاوەڕێیە ئێمە خۆمان بێداری بکەینەوە هەروەک ڕاڕفواڵدۆ ئەمرسۆن گوتوێتی ئەوەی لە پێشمانەوەیە و ئەوەش لە دوامانەوەیە ئەگەر بەراورد بکرێن بەوەی لە ناخماندا هەیە زۆر کەم و لاوازن ئەمە زانیارێکی نوێ نییە سوقراتی فەیلسوف یەکەمین کەسە باسی یاسای ئەسەبەبیە هۆکارەکانی کردووە پێش 2000 سال لەم ڕۆژگارەدا زانایانی دەروناس بە یاسای هۆ ئەنجام ناوزەدی دەکەن بەو مانایی بۆ هەموو هۆکارێک ئەنجامێک هەیە ئەگەر توانیت هۆکارەکان دووپات بکەیتەوە لە هەموو جارێکدا دەگەیتە هەمان ئەنجام هەنووکە لە پێنج هەنگاودا شێوازێکت پێشکەش دەکەم بۆ چالاککردنی پاڵنەرەکانت یەکەم هەناسەدان هەناسەیەک هەڵمژە بە درێژایی ژماردنی یەک تا چوار پاشان هەر بە هەمان ژماردن تا چوار هەناسەکە بدەرەوە لە کاتی تاقیکردنەوەکاندا بەردەوام بەم جۆرە هەناسە بدە دووەم دۆخی لاشە دابنیشایان بە پێوە بوەستە و شانەکانت ڕێک بخە و سەریشت بڵند سێ دووپاتکردنەوە پێنجار ئەو پەیامە کەسیە لە ناخدا دووپات بکەرەوە کە دەڵێ من بەهێزم دەنگی هەورەگرمەیەک کە لە هەموو جەستەتەوە دەربچێت بە پەیامەکە بدە، بە دەنگێکی بەرز پێنج جار پەیامەکە دووبارە کەرەوە، من بەهێزم. چوارەم، پەیوەستکردنی هەستەکان، متمانەی تەواوت بە دووپاتکردنەوە و دڵنیاکەرەکان هەبێت، نەست و پەیوەست بکە بە سەرجەم هەستەکانتەوە، بەو مانایە کە نابێ بە شێوەیەکی لاواز بڵێی من بەهێزم، هەروەها مەڵێ ڕەنگە بەهێز بم یان ئەگەری ئەوە هەیە بەهێز بم، بەڵکو بە هێزێکی پەیوەست بە هەستەکانتەوە و بە دەستەواژەیەکی یەکلایەنانە بڵێ من بەهێزم پێنجەم پەیوەند ئایا گۆرانیەک هەیە کەسێکی دیاری کراوت ویاد بهێنێتەوە ئەگەر وهایە ئەو گۆرانیە بریتە لە پەیوەند و نمونەیەکی ئاشکراشە لەسەری ئایا ڕوویداوە فڕۆکەیەکت بینی بێ و دواهمین مۆڵەتت بیرکەوت بێتەوە یان هەر ئەو ئەزمونێکی دیکەی پەیوەست بە سواربوونی فڕۆکەکە دوایەت بهێنێتەوە ئەمەش دەکرێ پەیوەند بێ ئایا ڕوویداوە جۆرێکی دیاریکراوی بۆن کەسێکی هێنابێتەوە یادت ئەگەر وهایە ئەمەش بە هەمان شێوە بە پەیوەندا دەنرێ ژیانمان پڕەتی لە نمونەی پەیوەند ئایا پەیوەند چییە ئەگەر هەستت بە سۆزێکی بەهێز و کاریگەر کردو لە هەمان کاتیشدا گوێت لە دەنگی گۆرانیی دیاریکراو بوو یان هەر فاکتەرێکی کاریگەر بەسەردا تێپەڕی ئەوە ئەم تاقیکردنەوانە بە شێوەیەکی دەماری پێکەوە دەبەسترێن بۆ ڕوونکردنەوەی ئەم بابەتە نمونەی تاقیکردنەوەی زانای ڕوسی پافلۆ وەردەگرین کە بەهۆیەوە ئاشکرای کرد کردداری پەیوەستکردن دەتوانێت کارێکی جەستەیی لە زیندەوەراندا دروست بکات پاڤلۆف هەموو جارێک لە کاتی پێدانی خۆراک بە سەگەکەی زەنگێکی لێدەدا ئەوە سروشتیە لە کاتی پێدانی خۆراکەکەدا لیچی سەگەکە دەهاتە خوارەوە لە دوای ماوەیەکی کورت لەم تاقیکردنەوەیە پەیوەندیەکی دەماری لە نێوان پێدانی خۆراک و لێدانی زەنگەکەدا لای سەگەکە دروست بوو لە دوای ئەم کاریگەربوون و پەیوەست بوونە بافلۆف تەنها زەنگەکەی لێدەدا بەبێ ئەوەی خۆراک بە سەگەکە بدات کەچی سەگەکە تەنیا بە بیستنی زەنگەکە لیکی دەڕژە منیش وەک خۆم تاقیکردنەوەیەکی هاوشێوەی ئەو تاقیکردنەوەیم لەگەڵ پشیلەکەم بیانکەدا ئەنجامدا لەو جۆرە پسکیتەی کە پشیلەکە بەلایەوە خۆش و پەسند بوو دەمخستە نێو قوتوویەکی بچووکەوە پاشان قوتووەکەم ڕادەوەشاند و بەوەش پشیلەکە دەهات و بسکیتەکەم دەدایە پاش ماوەیەک تەنها بە بیستنی دەنجی قوتووەکە پشیلەکە بەرەو ڕوون دەهات ئیتر پسکیتم بدایە تێیان نە مرۆڤش بە هەمان شێوە ڕفتار دەکات بۆن و وێنە و قسە و جوڵەکان دەکرێت ببن بە پەیوەند و بەهۆیانەوە کۆمەڵێک هەڵوێست بۆ بیر و هۆشمان بگەڕێنەوە جارێکی دیکە بۆ چەند ساتێکیش بێت لە نێو ئەو ئەزمونانەدا بژینەوە کە پێشتر پێیاندا تێپەڕیوی ئێستا پەرۆشیت بێدار دەکەمەوە کاتێک دەست دەخیتە سەر ئەو پەیوەندەی کە دەکرێت بۆ نمونە مشتە کۆڵەی خۆت یان هەر شتێکی دیکە بێت لە خۆڕاست دەست بە هەناسەدانێکی خێرا دەکەیت و خۆت بە کەسێکی بەهێز دەبینیت و لەشت بە هێزانە دەجوڵێ و گوێت لە خۆت دەبێت دەڵێت من بەهێزم بە هێزیشەوە هەست بەم حاڵەتەی خۆت دەکەیت با پێکەوە ئەمە تاقی بکەینەوە بیر لە ئەزمونێکی ڕابردوو بکەرەوە کە بۆتە هۆی بەرزکردنەوەی پلەی پەرۆشبوونت لە ژیانتدا بە بەهێزی هەناسە بدە و شانەکانت ڕێک بکە و سەریشت بڵند کاتێک هەستەکانت بەهێز بوون دەست بە پەیوەندی پەیوەست بەم ئەزمونونەوە بگرە و پێنجار دووپاتی بکەرەوە من بەهێزم من بەهێزم پاشان دەست لەم پەیوەندە بەربدە و جارێکی دیکە دەستی پێوە وەربگرە ئێستا هەز بەچی دەکەی لە ناخی خۆتەوە گوێت لە چییە ئەگەر بە شێوەیەکی دروست بەم ڕاهێنانە هەڵبستیت دەبێت پلەی پەرۆشیت تا ئەو پەڕ بەرز بکاتەوە خۆت لەسەر بەکارهێنانی پەیوەند ڕاپهێنە چەند جارێک لە ڕۆژێکدا تا دەبێتە بەشێک لە تۆ و بە تەواویش لەسەری ڕادەی لە ئێستاوە هەموو ئەوەی پێویستە لە گەیشتن بە حاڵەتی بەهێزی ئەوەیە کە دەست بە پەیوەندەوە بگریت بە تایبەت ئەو تاقیکردنەوانەی بوونەتە هۆی بەرزکردنەوەی ئاستی پەرۆش بوونت هەنووکە ستراتیژەتی پارلەرە بەهێزەکانت پێشکەش دەکەم یەکەم یادنامەیەکی بچووک بکڕە و ڕۆژانە بەلایەنی کەمەوە سێ کاری سەرکەوتوی خۆتی تێدا تۆمار بکە کە لەو ڕۆژەدا ئەنجامیان دەدەیت معقول نییە واگومان ببەی هیچ کارێکی سەرکەوتود ئەنجام نەداوە چونکە تا ئێستاش هەناسە دەدەی و تەندروستیت باشە و بیرکردنەوەی بەسوودت لایە و کۆمەڵێک پەیوەندیشت هەیە ئەو یادنامەیە ناو بنێ هاوڕێکەی سەرکەوتنم جارجارەش بیخوێنەرەوە چونکە ئەم کارە زۆر بە خێرایی پەرۆشیت زیاد دەکە دووەم لیستێک بۆ ئەو شتانە دروست بکە کە دەتەوێت یان حەز دەکەی بیان کڕیت هەر جارێک کە کارێکی سەرکەوتوت ئەنجامدا شتێک لەو لیستە بۆ خۆت بکڕە دەگونجێ کارە سەرکەوتووەکە خڕیدێکی بەسوود بێت یا مجاملەی هاوڕێیەکت بێ بۆت یاخود دەست بە سەرداگرتنی سۆزەکانت بێت لە کاتی پێویستدا دەکرێت دەستخۆشی و خەڵاتەکە خواردنێکی ئێوارە بێت یان بۆ نمونە کڕینی کتێبێک یاخود بینینی فیلمێکی کۆمیدی بێت سێ هەفتانە یەک جار کارێکی تایبەت بە خۆت دووبارە بکەرەوە وەک گوێگرتن لە مۆسیقایەکی خۆش و لاپەسەندت یا چەند ڕاهێنانێکی وەرزشی یان خواردنی ژەمێکی تەندروست یاخود پیاسەی شوێنێکی هێمن چوارم ڕۆژانە سێجار ڕاهێنان لەسەر پەیوەند بکە دڵنیا بە لەوەی بە هەستێکی ڕازگۆیانەوە ئەم کارە دەکەی و دڵنیاش بە لەوەی لە هەموو جارێکدا سەرکەوتوو دەبی تا ئەم کارەوە هالێ دێت دەبێتە کارێکی لە خۆوە بۆت هەنگاو بە هەنگاو بە ڕێگەدا بڕۆ ئەمەیە ژیانت ئێستا ڕفتاری تێدا بکە و بەردەوام بە لە پەرۆژبوونت هەمیشەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتە وەختی ژیانتە بە باوەڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە.